وتاری ئەمڕۆ جومعە دوو بڕگەیە، بڕگەی یەکەم شکوری ڕەحمەتی خوا باران، بڕگەی دووهەم سوننەتی ڕەسول اللە صلی اللە علیه وسلم لە چاکسازی و چارەسەرکردنی تاوان و تاوانباراندا. سەرەتا هەموومان بە دڵ و بە زمان سوپاسی خوای پەروەردگارەکەین لەسەر ئەو نیعمەتە، لەسەر ئەو بارانی ڕەحمەتە کە پێش ئەوەی وڵاتمان پێی ئاوەدان بێتەوە دڵ و دەروونمان پێی گەشایەوە، زۆرێک لە خەمەکانمان ڕەوییەوە، بەڕاستی ترسێکی زۆر لە رێگەمانا بوو چونکە دنیا هەموو شتێکیان لێ گرتووینەتەوە دنیاییەکان ئەگەر نەعوذ باللە خوایش ئاسمان و زەویمان لێ بگرێتەوە بۆ کوێ بڕۆین کێشەی مرۆڤ لە هەر کوێ بێت چارەسەرە بێت ستەمکاری مرۆڤەکان کۆتاییەکەی بەتیاچوونیان دێ خوا ئەفەرمێ بەرەکەتی ئاسمان و زەوییان بۆ بەرە دەمەوە لەسەر زمانی نوح پێغەمبەریش سەلامی خوای لەسەر بێ دەفەرمێ قورآن بۆمانە گێڕێتەوە نوح بە گەلەکەی فەرموو فقلت استغفروا ربكم منیش بە تۆ دەبەخشم. بۆیە سەبەبێکی تر بۆ ئەوەی دەرگای بەرەکەتی ئاسمان و زەویمان بڕوا بکرێتەوە بریتییە لە بەخشین، ماڵ بەخشین لە ڕێگەی خوادا، تێرکردنی هەژار، هەژار کە دەستی بەرز کردەوە بۆ لای خوا دڵشکاو، خوا فەرمێ، انا عند منکسرە قلوبهم، من لای ئەوانەم دڵیان لەبەر من شکاوە، دوعایەکت بۆ بکا دوعاکەی گیرابێ، جا محاولە بکەن بە گەڕانەوە بۆ لای خوا، بە تۆبە کردن و پەشیمان بوونەوە، بە گێڕانەوەی مافی خەڵک و حەقی خەڵک، بە بەخشین و دەرکردنی زەکات بە تەواوی، دەرگاکانی ئاسمان و زەوی لە خۆمان بکەینەوە. بڕگەی دووەمی وتارەکە، من دیارە سێ جومعەیە باسی ئاشتی و ئارامی لە وڵات و زۆربوونی جەریمە و تاوان لە مەملەکەتەکان بەتایبەتی لە وڵاتی ئێمە سێ وتارم لەسەرەوە پێشکەش کردوون ئەمڕۆش بزانین رسول اللە صلی اللە علیه وسلم چۆن چارەسەری دەرد و دیاردەی دەکرد کەسێک کە مجرم بوو تاوانبار بوو چۆن عیلاجی دەکرد تاوانی ئەکرا چۆن ڕێگری لەو تاوانە ئەکرد با ئێمەش وەک ئەو بکەین چونکە ڕسول الله خوا ئەمری پێمان کردووە ولكم في رسول الله أسوة حسنة چاو لەو بکەن ئەو مامۆستا و سەرمەشقتانە سەرەتا دەبێ یاسا بۆ هەمووان بێ نابێ یاسای خوا یا ئەو یاسایانەی لەسەر زەویا کاریان پێکرێ بۆ هەندێک بێ و بۆ هەندێک نەبێ. هەندێکی پێ سزا بدرێ و هەندێکی لێ قوتار ببێ ئەمە نابێ، بەڵکو دەبێ جیاوازی نەکرێ لە نێوان کەسدار و بێکەس و دەوڵەمەن و هەژاردا. چونکە گەر وا نەکەین لەو دەرگایەوە تیاچوون و ماڵوێرانی ڕوومان تێکا لە حەدیثێکدا پێغەمبەر گیان ئەفەرمێ صلی الله علیه وسلم کاتێ ئوسامەی کوڕی زەید دێتە خزمەتی داوای لێکا ئەو کابرایەی کەوا لە تایفەی بەنی مەخزومە و جەریمەی کردوە و دزی کردوە تکا ئەکا کەوا دەسی نەبڕێ سور ئەبێتەوە لە ئوسامە و پێی ئەڵێ ئاخر بۆیە ماڵی پێشینانی ئێوە وێران بوو انما اهلک من کان قبلکم ئەوانەی بەر لە ئێوە بۆیە تیاچوون بەڵام ئەگەر بێکەسێک، داماوێ، هەژارێ، نەدارێ، دزی بکردایە، ئەیانهێنا و فەلاقەیان ئەکرد و لێیان ئەدا و حەدیان بەسەرا جێبەجێ ئەکرد. وە ئەی مڵڵا! پێغەمبەر ئەفەرموێ، سوێند بە اللە، لو ان فاطمە بنت محمد سرقت لقطعت یدها، سوێند بە اللە، فاطمەی کچم دزی بکا، دەستی ئەبڕم. یاسا ئەبێ لە سەروو هەمووانەوە بێ و بۆ هەمووان بێ. ئەم بڕیارە بۆ کاتێک کە تاوانبار یا خۆی ئیعتیراف بکا و دانی پیا بنێ تاوانی کردووە یا بگیرێت بە شاهید بەسەر ئەو جەریمەی کایکا قەتڵە، دزیە، زینایە، چەتەییە، کە گیرا بە بەڵگە و شاهید گیرا یا خۆی دانی پیا نا وتی ئەوەم کردووە ئا لەم حاڵەتە ئیللا ئەبێ یاسای خوا جێ بە جێ بکرێ ئەگینا خوای گەورە و پەروەردگار سزای هەمووان ئەدا بەڵام ئەو کاتە نابێ نابێ لێبوردن بەرامبەر بە تاوان بە تاوانبار لێبوردن بەزەیی هەبێت بەرامبەر بە خوێنی خەڵک بە ماڵی خەڵک بە ناموسی خەڵک نابێت ناکرێت بەڵام ئەگەر هاتوو پێش ئەوەی تاوانبار بگیرێت یا دان بە تاوانەکەیا بنێ بابەتەکەی بەسەردا پێش ئەوەی بابەتەکە بەسەریا بچەسپێ کەسێک ناوی دەرکردبوو بە پیاوکوش یا بە دز یا بە عەرەخۆر یا بە داوێن پیس و زیناکەر ئایا ئەکرێ ئەم کەسە بگیرێ و سزای بەسەرا بچەسپێندرێ نەخێر لێرەدا رەسوولوڵڵا مامەڵەیەکی جیاوازی کردووە لەگەڵ ئەم جۆرە نەخۆشانە، نایەوێنێت نایەوێت رەوانەی جەهەنمیان بکا، ئەیەوێ بیانهێنێتە سەر رێگا، ئەیەوێ دەستیان بگرێ، ئەیەوێ کۆمەڵگا میکرۆبی تیا نەبێ، ڤایرۆسی تیا نەبێ. دز دروست کردن ئاسانە پیاو کوژ دروست کردن ئاسانە تلیاکی و معتاد بوون ئاسانە بەس چارەسەر کردنیان زەحمەتە دروست کردنی ئینسانێکی دروست زەحمەتە بۆیە رسول الله صلی الله عليه وسلم سەیری ئەم حادیسەیە بکەن لە کاتێکا لە مەکە کۆچەکا بۆ مەدینە خەڵکی مەکەیە، لەوێ لە دایک بووە، باوک و دایک مەکەین، قوڕەیشی ئەسڵن، بە بنەماڵە پشتاوپشت خاوەنی هەموو قورەیش بوون، سەنەدە داری بەیت الحەرام و مەسجد الحەرام و کەعبە بوون، ئێستا دەرەکرێ. ئەبوبەکری سدیق، لە نەفامیشا کەس غەڵەتی بەرامبەر نەکردووە، کەس ڕقی لێی نەبووە، ئێستا ئەم دوانە خەڵاتی سەد حوشتر دەرکراوە بۆ ئەو کەسەی بە زیندووی و بە مردووی بیانهێنێتەوە بۆ قورەیش. ئەڕوا لە ڕێگە. ئەڕوات لە ڕێگە، پیاوێک بە دوایە ئەڕوا، پاڵەوانێک و جەنگاوەر و سوارچاکێکە سوراقەی کوڕی مالیک. بەڵام کە نزیکیان ئەبێتەوە بە قودرەتی قادر، اللە، ئەسپەکەی ناڕوا وەک فیلەکەی ئەبرەهە هەرچی لێ ئەکا بەرەو رسول اللە بڕوا ناڕوا ئەڵێ عادەتی ئەم ئەسپەم وا نەبووە ناتوانێ بڕوا هەڵەسێتەوە تۆزێک تەکانێکی تر ئەدا و هەمی تر وای لێ سێ جار ئەزانێ ئەم حادیسەیە گۆترە نییە قودرەتی هەیە حەپسی ئەم ئەسپەی سوراقەی کردووە داوای لێبوردن ئەکا ئەڵێ ئەی محمد من داوای لێبوردن لێ ئەکەم ئیجازەم بدە بگەڕێمەوە سوێند بێت تا ماوم خراپە بەرامبەرت نەکەم ئاوم پێ نانم پێ تیرم پێ ڕمم پێ چیشتانەوێ بابتەن دەمێ ئەڵێن حچمان ناوێ بەڵام محاولە بکە ئەگەر کەسێک بە دوامانا هات چەواشەی کە با ڕێگەی لێ ون بێ بە دوامانا نەیە ئەوە یەک دووهەم تۆ شاربەدەر بکرێ و سەد حشتر دابنرێ بۆ کەسەی بگرێ ئەڵێ سوراقە مەڕۆ ئەڵێ چییە؟ جارێ سوراقە ئەڵێ قوربان من ئەماننامەیەک مەوێ، ئەماننامە یەعنی وەرەقەیەکم بەیتیە لە هەموو شوێنێ بخوا، کە پێی گیرام دەرم هێنا، وتمەوە محەمەدی رەسووڵڵا ئەو بەڵگەیەی داومەتێ لە کاتێکا من چووم ئەو بکوژم، بەڵام نەمتوانیوە، من زەلیل و ئەو بەهێز، بەرگەیەکی لێبوردنی یاومەتێ عام. وتی، ئەبوبەکر بۆی بنووسە لە محەمەدی رەسول اللە بۆ سوراقەی کوڕی مالیکی ئەشجەعی، لێبوردنی هەتاهەتایی بۆ تۆ، بڕۆ عەفوو بە، هەر هەڵەیەکت کردووە بەرامبەری من. بەڵام سوراقە بۆسە، ماومە، چییە؟ چۆنە بەلا تۆ رۆژێ بێ کۆشکی هەرقلی رۆم و کیسرای فارس، ئەم دینەی ئێستا قاچاخە، بگاتە ئەوێ و، کڵاوە زێڕەکەی کیسرا و بازنەکانی دەسی تۆ بیکەیتە سەرت و بیکەیتە دەسن ئەو مژدەیەشی یایە دەبڕە خوا حافیزی بێ ماوەیەکی تر ئەڕۆن دوو کابرایان پێ ئەگا ڕسول الله صلی الله عليه وسلم دیارە مانو نەبن مانو نەبن قسە چێ بە بینیانە ئەڵێ وەرن کاکە ئەوانی ژێن دانیشن بەیەکۆ ئەڵێ من پێغەمەری خوام نازانێ ئەمانە کێن پێغەمەری خوام ئەڵێ من پێغەمەری خوام خوا نردومی بۆ ڕزگارکردنی بە شەریە وەرن ئیمانم پێ بێنن گرەوی دنیا و قیامەت ئەبەنەوە ئەڵێن بڵێن چی ئەڵێ بڵێن ئەشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله هەردوو پیاوەکە مسلمانە بن دوایی خەریکە خواحافیزیەکەن ئەڵێ مەڕۆن ناوتان چییە؟ ئەڵێ ئێمە یەک ناومانێ هەردووکمان ئەڵێ چییە؟ ئەڵێ ئەل موهینان دوو خوێڕیەکە دوو ڕسواکە ناومان ئەوەیە ئەڵێ بۆ ئەڵێ ئەمە ئیشمان گەورەترین دزی لەم دەشت و دەراکە ئەکرێ ئێمەین لەبەرەوە ناویان ناوین دوو ڕسواکە ناڵێ بەل ئەنتوما ئەلموکرەمان ئێوە دوو بەڕێزەکەن ئەوە من ناوم گۆڕی ناوم نان دوو بەڕێزەکە لەم دەقیقەوە ئیتر ڕازی نابم یەک کەس کەلیمەی خراپ بەرامبەر بە ئێوە بڵێم سیر ئەم مەدرسە ئەم ئەدەبە سەیر ئەم ئەم هەڵسوکەوتە گرتنی دەسی دوو موجرم دەستیان بگری بیان هێنیتەوە بۆ ئەوەی واز بێنن خەڵک نەتۆقێنن ماڵ نەفرێنن دزی نەکەن بانگ نەبڕن سەرەڕای ئەوە باوەڕیشیان پێ بێنی بەخوا کە خوا ئاگادارە ئەگەر قانونیش دیار نیە ئینزیبات دیار نیە خوا دیارە مەلایکە دیارە ئاخر عەرەب ئەوانەیان کە وتویانە لا الە الا اللە بە ڕاز وتویانە بۆیە ئەبو جەهل و ئەبو لەهەب ناڵێن ئەڵێن چۆن بڵێن لا الە الا اللە هەزار ساڵە باو باپیرە ئێمە سێ سەد و شەست خوای داناوە لە کەعبە ئیسا تۆ ئەجعل الآلهە الهن واحدە هەر بڵێن یەک خوا چۆنە بێ ناڵێن بۆ؟ چونکە ئەزانی کە بڵێن لا الە الا اللە ئیتر ئەبێ ئەبێ هیچ خراپەیە نەکەن نەیکەن لەبەرئەوە بە زەحمەت دەیانوت بەس کە ئەیانوت ئیتر بەردی گۆشە بوون ئیتر عیاری بیست و چوار بوون هەر یەکێکیانی بناردایە بۆ مەملەکەتێ وەک ڕسول وڵا قسە بکە ئاوا بوو سەل الله عليه وسلم ئەوە معاملەیە لەگەڵ مجرم لەگەڵ جینایەتکار، لەگەڵ دوو کەس کەوا کۆمەڵگا لێیان ئەترسێ، دوو دزەکە، دوو ڕسواکە، بەڵام ئیمانیان پێ ئەنێ و ناویشیان ئەگۆڕێ لە دوو ڕسواکەوە بۆ دوو بەڕێزەکە. بەڕێزان، دووهەم، کەسێک شوێنی کەوتووە بیکوژێ ئەوە باسی سوراقەم بۆ کردن بەرامبەر بە ئەندامانی ئەگەر دروست بێ بڵێم دروست بێ حاشا وەلیلا ئەندامانی مەکتەب سیاسی و سەرکردایەتی حیزبەکەی ئەو ڕۆژە ئەو چل پەنجا کەسەی بە دەوریا بوون ئەو هەزار کەسەی بە دەوریا بوون بە دەوری پێغەمەرا بوون هەموو ئەیان ناسێ بە ناو و بە بنەماڵە قەبیلە، چ ڕۆژێ مسوڵمان بوون، چۆن مسوڵمان بوون، یەک بە یەکیان ئەناسێ. بزانین بەرامبەر بەمانەش هەر وەکو ئەم دوو دزە مامەڵەیەکە، وەکو سوراقەی کافر مامەڵەیەکە، نا. بەرامبەر بەمانە مامەڵەکەی جۆرێکی ترە. ئەبوزەڕی غەفاری ئەبو زەر یەکێکە لەوانەی تایفەی غیفارە لە یەمەن زۆر دەوڵەمەند بوون گەنمی سعودیە لە یەمەن هاتووە لەلای بنەماڵەکەی ئەبو زەرەوە کاتێ یە موسڵمانە بێ لە مەکە قورەیشەکان زۆری لێ دەن خەریکە بیکوژن کابرای ئەڵێ کاکەوە چیەکەن نانمان نەبڕن تایفەی غیفار بزانێ دەنکێ گەنم نایڵێ بێ بەم وڵاتە وازی لێ بێنن ئەبوزەر بەو لاوازی و بێدەسیە لە پاڵ بەیتا ئیعلانی موسڵمانێتی خۆی ئەکا تێهەڵدانە خوا لەسەر خوا بەس کۆڵ نادا زۆر فەقیر دنیا نەویست زاهید ڕۆژێک لەگەڵ بیلالی حەبەشیە دەمیان تێگیرێ لەسەر قەزیەیەک لەسەر شتێک برا و برا، فەقێ و مەلا، قوتابی و مامۆسا، دکتۆر و نەخۆش، وەزیر و ڕەئیس دەمیان تێگیرێ. ئەبو زەر و بیلالی حەبەشیش دەمیان تێگیرێ. ئەبو زەر لە بنەماڵەیەکی عەریقە، عەشیرەتێکی گەورەی غیفار، ئەڵێ بە بیلال یەبنە سەودا کوڕی ژنە ڕەشەکە ڕاستیشی کردو دروی نەکردو بیلال هەم خۆی ڕەشە هەم دایکیشی ئافرەتێکی ڕەشی زنجی بووە ڕەحمەتی خۆیان لێبێ لە خۆی و لە دایکی ئەم کەلیمە ئەبێ بڕوا نابێ بڕوا بیلال ئەڕوا بۆ لای نووری چاوەکان بۆ لای ڕسول وڵا ئەڵێ قوربان من بۆیە مسلمان بووم لە ئومەیە ڕام کرد تا ئازاد بم ئێستا ئەبو زەر سوکایەتیم پێکا بە دایکم کە ڕەشە پێغەمەری خوا نێرێ بە دوایە بە تعبیری ئەمڕۆ ئەبو زەر ئەندامی سەرکردایەتی ئەو دینەیە پێغەمەریە ناوێتی وێشتا قاچاخە بانیە کاڵێ ئەبو زەر وەرە ئینەکە ئیمڕە ئون فیکە جاهیلیە تۆ هێشتا نەفامی کۆنوتیا ماوە نەفامی کەلیمەی جاهیلی زۆر قورسە یەشتا نەفامی کۆن و تیا ماوە کە بنازی بە باو باپیرتا بە گیرفانتا بە سیما و سپێتی و سورێتیتا یەشتا ئەو نەزعە نەخۆشیە و تیا ماوە یەشتا نەخۆشیەکە چارەسەر نەکراوە ها ئەبێ لەگەڵ نزیکەکان ئاوا قائد حکومەت قازی لەگەڵ ئەوەی کەوا کاربەدەسە ئەبێ ئاوا قوبەی با بۆی ژیر بێ ئەبو زەڕ پاڵ ئەکەوێ ڕوومەتی ئەخاتە سەر عەرز ئەڵێ بیلال گیان بەخوا ئەبێ بەو پێ ڕەشانە و پێ بخەیتە سەر ئەو کوڵمانەم من ئەوەنە نەفام بووم بەرامبەر بە تۆ غەڵەتم کرد ڕقەڵ ناگرێ لە پێغەمبەر ڕقەڵ ناگرێ لە بیلالی حەبەشی ژیرە بێ چونکە بەهشتی ئەوێ چونکە خوایەوێ چونکە پێغەمەری ئەوێ چونکە برایەتی ئەوێ چونکە ئازادی ئەوێ ڕقەڵ ناگرێ ڕۆژێک ئوسامەی کوڕی زەید لە جەنگێکا گەرمەی شەڕە قریشکەی شمشێر و تیر و کەوان و ڕمیێ جەنازە کەوتووە و خەڵک بریندارە ئوسامە و ڕەفیقێکی پەلاماری کابرایەکی مشریک ئەدەن کە جەنگاوەرە ها ئاگاتان لێرە بێ نەفامەکانی ئەم سەردەمە یەن ئایاتی قیتال لە قورئانە ئەڵێن ئەها ئیسلام ئەڵێ قاتلو قاتلو قاتلو بکوژن بکوژن کێ بکوژن کێ بکوژن کێ ئەوەی ئەتان کوژێ قاتلو الذین یقاتلونکم کابرا شمشێری هەڵگرتووە ئوسامە بکوژێ ئوسامە شمشێری بۆ دایرێتەوە نایپێکێ ڕمێکی پێ بێ ڕم تەقریبەن دوو مەتر و نیو سێ مەتر درێژە ئەیا لە کابرا کابرا خۆی داتە پاڵ درەختێ بۆی خۆی پارێزێ وسامە کە پەلامارێدا کابراڵێ لا ئیلاهە ئیلا الله ڕمەکەی تێگرێ و کابرا ئەمرێ دواییەنەوە بۆ مەدینە باس دەکەن تۆ چیو کرد تۆ چیو کرد ئوسامەیش دەڵێ ئەمڕۆ کابرایەکی نەگبەت شمشێرەکەی خوێنی لێ چۆڕا کە هەڵم کوتایە سەری لە ترسا ناوتی لا اله الا الله پێغەمبەریش گوێی لێ بوو وتی ئوسامە وتی لا اله الا الله کوشت ئوسامە وتی لا اله الا الله کوشت ئوسامە وتی لا اله الا الله و کوشتی سێ جار وتی قوربان لە ترسا ناوتی تی هەلا شەقەقتە سەدرەهو دڵی لەت کرد بزانی لە دڵەکەیشیا بە درۆ وتوێتی هەر بەدەم وتوێتی بە دڵ نەیوتووە ئوساماڵێ وتم خۆزگە ئیمڕۆ مسلمان بوومایە قائد گەورە حاکم مدیر شورتە ئەمن ئاسایش ئەدێ ئاوا ئەندامی کاربەدەست و نزیک و بخۆر بەگ ئەبێ ئاوا پێ بگەیەنێ نەک ئەوانەی لە خۆمانن عەفوو ئەوانەی لە خۆتانن ئیعدام ئەبەدی بیان بڕن تیرۆریستن خائینن ئەوەن ئەوەن ناخوا یاسا ئەبێ بۆ هەمووان بێ لەسەرو هەمووانەوە بێ بۆیە شەیخ الاسلام ابن تەیمیە ڕەحمەتی خوای لێ بێ کەلیمەیەکی وتووە بە ئاوی زێڕ بنووسرێ لە هەموو سەردەرگای وان کانت موسلیمە دەوڵەتێ زوڵمی تیا بکرێ دەڕوخێ با بە ناوی ئیسلامەوە بێ با موسڵمانیش بن خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقبەتمان خێر بکە ئیسلاحی حاڵمان بکە سەرکەوتو و سەرفرازمان بکە لە گوناه و تاوانەکانمان خوایە عەفومان بکەی خوایە لێت بەزیاو بێ بۆ ئەو ڕەحمەت و بەرەکەتە خوایە کێشە و ئاژاوە لە ناومانە نەیەڵی خوای هیدایەتی گەنجەکانمان بی خوای هیدایەتی کوڕ و کچەکانمان بی خوایە قەتڵ و کوشتن لەناومانە نەیەڵی، خوایە موعتادون و سەرخۆش بوون و بێ هۆش بوون لەناومانە نەیەڵی، خوایە بمانگێڕیتەوە بۆ لای دینەکەت، خوایە لە مردووەکانمان خۆشبی، نەخۆشەکانمان شیفا بەی، ئیسڵاحی حاڵی زینوەکانمان بکەی، موسڵمانان لەم زیللەتە دەربێنی، گەلی کوردی موسڵمان ڕزگار کەی، خوایە بە ناوی پیرۆزت داوات لێ یەکەم لەم جەمعە خۆشبی لە باوک و دایکمان، ئەوەش ئەم ماڵەی بۆ تۆ دروست کردووە، اقول قولی هذا.